کاسێتی دووەم دیوی یەکەم. لە هەمان کاتدا ئێمەش دەتوانین کار و ئەرکی خۆمان بە جوانی بەڕێوە ببەین بێ ئەوەی هەست بە دڵەڕاوکێ و ترس بکەین، بێ ئەوەی وابزانین کە دەرحەق بە خەڵکی دیکە ئێمە تاوانبارین. گەر مەسەلەکە بێتە سەر بەخشینی سۆز و میهر، ئێمە پیسکە و قرچۆک نین، بەڵکو بەڕاستی هەر هەموومان لە جیهانێکدا ئەژین کە دەکرێ بیڵێین هەندێ جار هەست و سۆز تیایدا زۆرە و سەردەکا. زۆر مەگەڕێ هەر سەیرێکی دەوروبەری خۆت بکە گەر بیت سەرچاوە ئینسانەکانی خۆمان بتەقێنینەوە لێی کەم ناکات بەڵکو دەتوانین بڵێین ئەگەرەکانی ژیانمان لەبەردەمتا دەکاتەوە ئەو سەرچاوانەی هەست و سۆز کوێر نابنەوە گرنگ ئەوەیە خاوێنیان بکەینەوە گەر وانەکەین دەگیرێن تا ئەبەد کوێر دەبنەوە ئەوەشیان شتەکە کە خەڵکی نایەوێ ڕووبەڕووی بێتەوە ئەوان وا دەزانن کە هەتا هەتایە دەمێنن و نامرن ئەو شتەی کە ئێستا نایکەن و فەرامۆشی دەکەن، دەتوانن بەیانی و لە ئایندەدا جێبەجێی بکەن، یا لە کاتێکی درەنگتر. ئەو کەسانە وا هەست دەکەن لەنێو گەمەیەکدان. گەر زۆر لەسەرخۆ بن و چاوەڕێ بکەن، دەیبەنەوە. وای بۆ دەچن کە لە کۆتاییدا بەرامبەرەکانیان ئاڵای سپی هەڵدەکەن و گۆڕەپانەکەیان بۆ چۆڵ دەکەن. ملکەچ دەبن، هەرچییەکیان بوێت دەتوانن لەوانی وەربگرن، بە واتا بەرامبەرەکە دەبەزێ و دەبەخشێ، بەڵام دەبێ بزانیت هیچ گەمە و گرەوێک لە ئارادا نییە، کەسیش لەو بەر نییە. ئەگەر هاتوو ئێمە خۆمان گرخاند و زۆرمان چاوەڕێ کرد، هەر هەموو هەل و بوارەکان لە دەست دەدەین. کەسمان نەمر نییە و کەس نییە هەتا هەتایە بۆ چاوەڕوانەکان بژیت. تەنها شتێک کە هەمان بێت، ئەو تەمەنەی خۆمانە و هیچی تر، ئێمە دە نێو زەمەنێکی سنووردار و داخراودا دەژین. دەبێ بزانین چۆن چۆنی کەڵکی لێ دەبینین. سنوورێک نییە پێمان بڵێ تا کوێ دەڕۆین و گەشە دەکەین و پێدەگەین. هەڵبەتە ئەوە ڕاستییە و هەر هەمووشمان دەیزانین. خەڵکی بۆ هەمیشە لە بەردەم تەمەن و پیربووندا لە ترس و دڵەڕاوکێدا دەژی. هەمیشە بیر لەوە دەکەنەوە بەناو ساڵداچوون چییان لێ دەکات. لە بری ئەوەی حەقە بیر لەوە بکەنەوە لە میانەی ئەم ژین و زیندەگییە چی بکەن باشە؟ چۆن چۆنیش کەڵک لە ڕۆژان و ساڵانی تەمەن ببینن. بۆچوونەکانت وا دەردەکەون پڕن لە جوانی و شیری، هەر دەڵێی شتێکە بە بەها حەز دەکەم پێ بچمەوە لەگەڵ خۆمدا بیبەمەوە ماڵەوە، بەڵام وتنی ئاسانترە لە کردنی. تۆ هەست ناکەیت ئەم داوایەن قورسە بۆ خەڵکی؟ کێ خاوەنی ئەو هێز و توانایە کە ژیان بەم شێوەیە ببینێ و چاو لە وەها جیهانێک واقیع نەتروکێنێ؟ من وای مەزەندە دەکەم کە گەر شتێکی کەمیش بێت سەبارەت بە ژیان و زیندەگی کردن، دەیزانم بەڵام شتەکان لەلا تێکەڵ دەبن و هەندێ جاریش لەو ڕێیانەدا وێڵ دەبم من هەمیشە کەسێکی بێ ئۆقرە و بێ پشووم لێ دەردەچێت ورەم نامێنێ و بڕوام بە خۆم دەدۆڕێنم تا ئەو ئاستەی کە دەبێ کەسێک هەبێ دڵنیام بکاتەوە و بڕوا و متمانەی دۆڕاوم بە خۆم بۆ بگەڕێنێتەوە زۆر لە ترس و دڵەڕاوکێ و ئەوەدام کە ئاخۆ لە ئایندەدا چی دەقەومێ باشە تۆ بڵێی خاڵکانێک هەبن لە خۆیان ڕابین و کە ئەوەندە گەورە و تەواون؟ کەس پێویستی بەوە نییە گەورە و تەواو و پێگەیشتوو بێ. ئەوە شاشتێکی دیکەیە کە خەڵکی بە باشی تێی ناگەن. ئەوان وا تێ دەکەن کە باڵق بوون و گەورە بوون بە تەنها درگایەکە دەکرێتەوە و دەتباتە دەرەوە. ئەوان وای بۆ دەچن کە ئەگەر لەوێی چوونە دەرەوە ئیدی جارێکی دیکە بۆی ناگەڕێنەوە. هەرگیز، گەورەبوون و بێگەشتن بە تەنها سەفەرێک نییە گەڕانەوەی تیا نەبێ، کەسە گەورەکانیش دەتوانن هەندێ جار مناڵانە ڕەفتار بکەن و بیربکەنەوە، هەروەکو چۆن مناڵەکان هەندێ جار وەکو گەورە ڕەفتا دەکەن. ئەو دوو دۆخە ئەوەندە لێک دابڕاو نین، کە دیارە ئەوەیان مایەی خۆشبەختییە، ئەگەر وا نەبوایە، ئەوە نەوەکان زۆر لە یەکدی دوور دەکەوتنەوە و بۆشایی و کەلێن و درزی گەورە دەکەوتە نێوانیان. ئەوسا هەر کەسە و دەنێو بیری خۆیدا دەژیا. هیچ پردو پەیوەندیەک لە نێوان نەوەکاندا نەدەما هەر نەوەیەک و باڵدێرێکدا دەڕۆی من دەزانم زۆرن ئەو دایک و باوکانەی کە وا هەست دەکەن لەم دۆخەدا دەژین و زمانێکی هاوبەشیان لەگەڵ نەوە تازەکاندا نیە بەڵام ئەو شتەی کە هەمیشە دەبێ هەر یەک لە ئێمە هەیبێ و کەچی نیمانە ئارەزوێکی کوشندەیە بۆ ئەوەی لە خۆمان و لە خەڵکی و لەو جیهانەی دەوروبەرمان تێبگەین ئارەزوێکی ڕەسەن بۆ تێگەیشتن دەبێ هەوڵ بدەین چی وزە و خەیاڵمان هەیە بیخەینە گەڕ، لەو ڕاستییەش تێبگەین کە ئەوانی دیکە لە ئێمە جیاوازن. شتێکی ئاساییە کە هەندێ جار گەورە و تەواو نەبیت. ئەو کەسانەی کە تەواو گەورەن، تا ڕادەیەک گەر بە کەمیش بێ، ترسنۆکن. ڕەنگە ئەمەیان زۆر باش بێ ئەو کاتەی کەسێک نێربێ یا مێ، بیەوێ زەماوەند بکات، چونکە زەماوەند پەیوەندییەک لە نێوان گەورەکاندا، بەڵام خۆ دەکرێت ژنان و مێردەکان بۆ یەکتری هەموو شت بن. تۆ دەتوانیت دایک بیت، باوک بیت، هاوڕێ و گەمە و گاڵتە و بەزمیش بیت، دەکرێت عاشق یا هاوسەر و هاوخەمیش بیت، دەتوانیت مناڵ بیت، ئەو کاتەی پێویستت پێیەتی. هەمووشمان ئەوە دەکەین. تەنها کاتێک کە دووچاری کێشە و گرفت دەبین. ئەو کاتەیە کە هەردووکتان دەتانەوێت مناڵ ببنە و لە هەمان کاتیشدا کەچی یەکێک لەو دووانەتان ئامادە نییە ملکەچی ئەم دۆخە بێ و حساب بۆ حەزی بەرامبەرەکەی بکات. حەزم لێ بوو کە گوێم لەم قسەیەت بوو، ئەوان زۆر ئاسوودە و دڵنیای کردم، ئێستا هەست دەکەم کە باشترم گوێم لە تۆ بوو وتت کە من پێویستم بەوە نییە گەورە و تەواو بم، زێدە گەورە وابزانم من یەکێکم لەو کەسانەی کە هەوڵم داوە وابم، کەچی خەڵکی وایان دەزانی من بەو جۆرە سوکایەتییان پێ دەکەم. ئەوان هەرگیز ئەوەیان پێ خۆش نەبووە. کەواتە تۆ لە ناخەوە حەزت بەوە نەکردووە کە مناڵ بوویتەتەوە، بەڵام لە ناخی هەریەکێک لە ئێمەدا مناڵێک هەیە. دەبێ لەگەڵ ئەو مناڵەدا میهرەبان و جگەرسۆز بین. شتێکی دیکە هەیە کە دەبێ خەڵکی هەستی پێ بکەن. ئەویش ئەوەیە کە تۆ لە تەمەنی بیست و پێنج ساڵیدا واز لە شتێکی خۆت دێنی. ئەوە بەو مانایە نایەت کە تۆ دەست بەرداری هەمان ئەو شت بوویت کە لە تەمەنی چل و پێنج ساڵیدا پێویستت پێیەتی، یان وەکو زوتر وتمان ئەوەیان وەدەست هێنانی شتێک نییە لە هەنووکەدا لەسەر حسابی ئایندە، ئەو شتەی کە لە تەمەنی چوار ساڵیدا ڕوویدا بینیت و ئەزموونت کرد کەس نەیتوانی لە تۆی بسێنێتەوە، ئەوەی تۆ دەتوانیت بیکەیت ئەوەیە کە تۆ هاوسۆز بیت لەگەڵ ئەو مناڵە تەمەن چوار ساڵییەدا کەوا لەناو ناخی تۆدا. گەورەکان هەمیشە میهرەبان و دڵنەرمن لەگەڵ مناڵێکی تەمەن چوار ساڵەدا، بەڵام ئەگەر هەستیان کرد خۆیان وەک ئەو مناڵە هەست بە شتەکان دەکەن یا ڕەفتارەکەن، ئەوە کاردانەوەکەیان کاردانەوەیەکی زۆر ترسناک دەبێ، ئەوسا قێز لە خۆیان ئەکەنەوە، ئەوان بە پەلە حاشا لەو مناڵە ئەکەن کە بەشێکە لە خۆیان، خۆ لەوانەشە ئەو جۆرە کەسانە هەر لە زوێیەکەوە دەستیان بەم بەزمە کردبێ، تا ڕادەیەک لە میانەی پرۆسە گەورەبوون و گەشەکردندا، کە لە بنەڕەتدا پرۆسەیەکە بۆ دۆزینەوەی ڕێگە تازە بۆ گەیشتن بە مەنزڵگا دوورەکان و وەدەستهێنانی ئەزموونی تازە و تێگەیشتن لە دونیا، بەڵام لەم پرۆسەیەدا زۆربەی خەڵکی نایانەوێت بگەڕێنەوە سەر ڕێگە کۆنەکان، نایانەوێت بگەڕێنەوە ڕابردوو، لە ڕاستیدا ئەوەش سەرەتای ڕق لە خۆبوونە. گەورەبوون و پێگەیشتنی ڕاستەقینەش ئەوەیە کە مرۆڤ ئازایەتی و بڕوای ئەوەی بەخۆی هەبێت کە شتی تازە فێربێ و ئەزموونی نوێ و کەڵەکە بکات، هەر بە هەمان ئەندازە کۆنەکان فەرامۆش بکات، بەڵام کە تۆ بۆ پێشەوە دەچیت، هی ئەوەیە کە تۆ بۆ خۆت لەزەتی لێ دەکەیت و پێت خۆشە ڕووبەڕووی ململانێی تازە ببیتەوە، خۆ لەوانەشە بترسیت، بەڵام هی ئەوەشە تەما بتگرێ و سەرسام و شاگەشکە بیت بەو شتە تازانەی کە دێنە سەر ڕێت، ئەوەش بەو مانایە نایەت کە تۆ نکۆڵی لەو کەسە بکەیت کە بوویت، گاڵتەت بەو خودە بێت کە خۆت خاوەنی بوویت، تۆ بە تەنها ئەوە دەکەیت کە واز لەو شتانە دێنیت. کە گەرەکت نییە چونکە بە تەمای شتی باشتری. وەها دەردەکەوێت کە ئەوان کارێکی ئاسان بێ هەر وەک ئەوەی شتەکان لە کات و شوێنی خۆیاندا دەربکەون ئەو کاتانەی کە مرۆڤ پێویستی پێیان هەیە بەڵام گەورە بوون و گەشە کردن ئەوەندە پرۆسەیەکی سادە نییە گەورە بوون و پڕ ئازارە گەلێکیش قورسە چونکە دڵنیا نیت بەرەو کوێ دەچیت. یاخود دەگەی بۆ شوێنێک کە لە خەیاڵی خۆتدا داتنەوە. مرۆڤ بە تەواوی لەوەدا ڕاڕەو بە گومانە، دوورە لە دڵنیایی و پڕە لە دژواری هەڵبەز و دابەز. هەڵبەت، هەڵبەت ئازارەکانی گەورەبوون شتێکی زۆر ڕاستەقینەیە. ئەو کاتەی مناڵان لە هەوڵ و ململانێی ئەوەدان هەنگاوێکی باش بچنە پێشێ، لەو کاتانەدا زۆر شێلگیرانە و کوشندەتر پێویستییان بەوە هەیە واز لە خووە کۆنەکانیان بهێنن. ئەوان چیتر پێویستییان بەو خوو خدەیە نییە. بەڵام بەدەست خۆیان نییە کە ناتوانن بە یەکجاری واز لە هەڵسوکەوتانە بێنن، هەر بۆیە ڕەفتاریان زۆر دژوار دەکەوێتەوە. بۆ ئەوانەی دەوروبەریش هەست دەکەن کە ئەو مناڵانە چەندە بێ ئۆقرە و ناجێگیرن، هەموو دایک و باوکێک دەزانێ من باس لە چی دەکەم. بەڵام ئەگەر ئەو ڕەتکردنەوەیەی خودێک، زاتێک، کە زووتر هی تۆ بووە، زۆر قووڵ بۆتەوە لە لات، ئەوە ئاسا بە درێژایی ڕۆژانی تەمەنت کاریگەری خۆی بەجێ دێڵێ. ئەو ئەنجامەش پێی ناوترێ گەورەبوون، بەڵکو دەبێ بە ڕقلەخۆبوون. خۆ هەر یەکێک لە ئێمە فێری ئەوە دەبێ کە ژیانی خۆی بەڕێوە ببات، بێ ئەوەی پێویستییەکانی دابین بێت. ئەو پێویستییانەی کە هەر یەکەمان هەست دەکات بێ ئەوە گەورەبوون ئاسان نییە. وەلێ دواجار ئەو هەوڵە زۆرەی کە من یان تۆ دەیدەی بۆ بەڕێوەچوون، ماندوومانەکات و نەبوونی ئەو پێویستییانەش لە ڕووی ڕۆحییەوە هەژارمانەکات. ئێمە ناکرێ بە جیاتی زاتی واتا خودی خۆمان، ئەو زاتەی کە زووتر هەمان بووە، گەورە ببین، بەڵکو لەسەر ئەو بناغە توندوتۆڵە و ئەو هێزەی گۆڕین کەسایەتی تازەی خۆمان دابمەزرێنین. دەبێ درک بەوە بکەین کە ئەو زاتەی زووی خۆمان زۆری خزمەت کردووین. بەڵام با هەست بەوەش بکەین کە هەنووکە کات و سەردەمێکی تازەیە و شتێکی دیکەمان گەرەکە. ئەرێ لە کەسێکت گوێ لێ بووە کە پەندێکی وای درکاندبێ؟ تاکە ڕێگەیەک بۆ گەورەبوون و گەورەبوونێکی ڕاستەقینە، سەرچاوەکەی بۆ بوونی قۆناخێکی دروستبوون و ڕاستەقینەی منداڵی دەگەڕێتەوە. بەڵێ وایە، منداڵییەکی تەندروست دۆخێکە پڕ لە ئازادکردن و سەربەستی. دایک و باوکی باش دەتوانن وا بکەن منداڵەکانیان بەرەو پێشەوە بچن. کارەساتەکە لەوەدایە کە خەڵکی گەر قۆناغێکی خراپی منداڵییان هەبووبێ، ئەوە لەسەری دەژین و کڕ دەکەون. ڕاستە گەورە دەبن و دەژین، بەڵام هەمیشە ئاوڕ لە ڕابردوو دەدەنەوە، لە شتێک یا دۆخێک ورد دەبنەوە کە جارێک لە جاران هەیانبووە یان تیایدا ژیاون، یان وا هەست دەکەن هەیانبووە یاخود ویستوویانە. چەندی ساڵە تەمەنی خۆیان بە فیڕۆ دەدەن تاوەکو ڕاوی ئەو چەند ساتە کەمەی ئاسوودەگی بکەنەوە کە بە مناڵی هەیانبووە، کە دیارە حەق وایە ئەوان واز لەوە بێنن و کەسانێکی گەورە و تەواو دە نێو خۆشییەکی ڕاستەقینەدا بژین. کە ئەمڕۆکە هەیانە. وابزانم ئەوە ئەو شتەیە کە بەبەنگکێش و تلیاکخۆرەکان بەدوایدا دەگەڕێن. ئەو ئاسوودەگیە کە بۆ ماوەیەکی کورت مەستمان دەکات وانیە؟ بەڵێ، ئەوان بۆ جۆرێک لە خۆشنوودی دەیانەوێت بگەڕێنەوە ڕابردوو، بەڵام ئەمەیان بێکەڵکە. تۆ دەبێت بۆ پێشەوە هەنگاو بنێیت. دیارە ئەوەیان زۆر قورسترە. لە گەڕانەوەت بۆ ڕابردوو، دەزانیت چاوەڕێی چیت؟ هەرچەندە کەس ناتوانێت تا ئەو شوێنە دوورە بگەڕێتەوە دواوە، هەر بۆیە هەوڵێکە پڕ لە نائومێدی، ملان و چوون بۆ پێشەوە، واتا وەدەستهێنانی کۆمەڵێ ئەگەر و هەل و بوار، تاقیکردنەوەی ئەو شتانەی کە هەرگیز بوارت نەبووە تاقییان بکەیتەوە سەبارەت بە هەموو ئەو شتانەی کە زووتر قسەت لەسەر کردن سەبارەت بەوەی کە ئاخۆ دەتوانی بگەیت بەو شوێنە دوورە لە ڕابردووێکی زۆر زوودا گرانتریشت ئەوەیە کە تۆ دەبێت دەست بەرداری شتێک ببیت بێ ئەوەی بزانیت چ قازانجێک دەکەیت گەر ئەوەیان بکەیت. ئەوە بۆیە خەڵکی بەردەوام دەتلێنەوە و ئازار دەچێژن. ئەم ڕاستیە دەزانن و لە بەرامبەردا هیچیان پێ ناکرێ. یەکێک لە کارەکتەرەکانی ڕۆماننوسی ئەمریکی فۆکنەر دەڵێ، لە نێوان خەم و هیچدا من خەم هەڵدەبژێرم. بەڵام هەڵبژاردنی ئێمە کەوتۆتە نێوان خەم و هەر هەموو زیندەگییەوە. هەڵهێنانی هەنگاوی یەکەم ڕووەو ئەو جۆرە ژیانە ڕەنگە پڕ بێ لە ئازار. خۆ لەوانەشە زۆر بە قووڵی هەست بەو ئازارە کوشندەی تەنیایی و دۆڕان بکەیت. بەڵام خۆ تۆ هەر تەنیا بوویت و لە سەردەمێکی زۆر دێرینەوە دووچاری ئەو دۆڕان و زیانە زۆرە بوویت. ئەوەی کە هەنووکە لە دەستت دەچێ و دەیدۆڕێنی بە تەنها خەونێکە و بەس. دەبێ ئەوان وەئاگاهاتنێکی سەیر بێ، وەک ئەوەی کە بۆ یەکەم جار لە ژیانتا چاو بکەیتەوە وەک لەدایکبوون. بە تەنها لەو کاتەدا تۆ بە تەواوی ڕووت و قووت نیت. ئەو کاتەی تۆ ئامادەیت خۆت بۆ گەورەبوون تەیار و چەکدار بکەیت، ئەو کاتە تۆ خاوەنی ئەو هێزەی کە خۆت بگونجێنی. تۆ وتت کە پێویست بەوەتە کە هەنگاوی یەکەم بنێم، ئەو هەنگاوانە چین؟ مرۆڤ چۆن چۆنی دەستی پێ بکات؟ یەکەم هەنگاو ئەوەیە کە واز لە خەونەکەت بێنیت. دەستبەرداری بیت چونکە هیچ کەسێک ناتوانێت بە یەکجار هەر هەموو تەماعەکانی وەدەست بێنێ ئەمەشیان هەنگاوێکی وا گەورە و سەرەکییە کە کەس نادۆزێتەوە و پێت بڵێ چۆن ئەو هەنگاوە هەڵبنی دەبێت لە شوێنێکەوە دەست پێ بکەی لەوانەشە وا هەست بکەی کە هەموو هەوڵەکانت بێکەڵکن و هیچت وەدەست نایە لەوانەشە هەستێکی قوڵ دات بگرێ بەوەی کە تۆ هەوڵێکی جوان دەدەیت و ئەو هەنگاوانەت مایەی خۆشی و سەرسوڕمانە، بەڵام دواجار لە هەر هەوڵێکدا هەست بکەیت مایەپووچیت، وا چاکە وازی لێ بێنی. دەزانی بۆ قسانەی تۆ فلیمێکی کۆنم بیر کەوتەوە بە ناوی ڕاوی بەیانیکە؟ بەڵام پرسیاری من ئەوەیە ئاخۆ دەبێ چی بکەین بۆ ئەوەی ئەو بەیانیەمان لێ هەڵبێ؟ دەبێ بۆ هەمیشە وت و وریا بیت، بایەخ بە شتەکان بدەیت، ئەگەر هەستت کرد شتەکان لە دەست دەرچوون و تۆ پێیان سەغڵەت دەبیت، دەبێ لە خۆت بپرسیت، کە چۆن شتەکان دەخەیتەوە شوێنی خۆیان، هەوڵ بدە پەیوەندی لە نێوان ئەو شتانە بدۆزیتەوە کە دەیانکەیت لەگەڵ ئەو شتانەی کە هەستیان پێ دەکەیت. دەبێ لەگەڵ خۆتدا دابنیشی و هەندێ وەڵامت بە دەستەوە بێ. لە خۆت بپرسە کە تۆ بۆچی ئەوەندە دڵڕەق و دوژمنکارانە لەگەڵ خۆتدا ڕەفتارت کرد؟ بۆچی بە دەستی خۆت، خۆت دەخەیتە تەڵەوە؟ چی لەوە قازانجەکەیت؟ چ وێنەیەکت لە لایە سەبارەت بە خۆت؟ تۆ واز دەکەیت گەر ئاواهی بە دزیەوە مەزەندەی ئەوە بکەیت کە بێ دەسەڵات و زەبوونیت کەسێکی دیکە دێت و یارمەتیت دەدا؟ تۆ بەڕاستی وا هەست دەکەیت گەر ئاوایی شکستە باڵ و ئیفلیس و خۆت پیشانی خەڵکی بدەی ئیدی خۆشەویست دەبیت؟ تۆ زووتر باست لەوە کرد کە هەر یەک لە ئێمە لە ناخی خۆیدا ڕۆمانێک دەنووسێ ئەوان وەک شێوە نواندنێک دێتە بەر چاو بەو مانایە هەر یەک لە ئێمە دە نێو درامایەکی تایبەتدا ڕۆڵی خۆی دەبینێ. بۆ هیوایەش کە ئەوانەی بەرامبەرمان ڕۆڵی ئەو کارەکتەرانە ببینن کە ئێمە دەستنیشانی دەکەین. بەڵام گەر هەموو مەسەلەکە خەیاڵ و فانتازیایە بۆچی دەبێ ڕۆڵی ئەو کارەکتەرانە بدەین بە خۆمان کە هیچ خەریکی لە دواو نییە؟ ئەمەیان بە تەنها دیوێکی مەسەلەکەیە. ئەو ڕۆڵانە ئەوەندەش بێکەڵک نین وەک لای تۆ دەردەکەون. بۆ هەموو ئەو شتە خراپانەی کە دەرحەق بە خۆمان دەیکەین، هەمیشە بە دیوێکدا چاوەڕێی جۆرێک لە خێر و پاداشتین. خۆ لەوانەشە سزا، سزایەک کە دەست پێ بەسەرماندا ڕاستەقینەترین پاداشت بێ. هەندێ لە مناڵان هەست دەکەن کە خۆشەویستن تەنها ئەو کاتەی کە سزا دەدرێن. گەر بێت و دایکە و باوکە بێباک بن و گوێیان پێ نەدەن، لای ئەوان ئەم دۆخە لە هەموو دۆخەکان خراپترە. بۆیە وەک خەڵکێکی گەورە و تەواو هەمیشە چاوەڕێی بایەخی زۆرین لەو کەسانەی کە بۆ ئێمە پلە و پایەکیان هەیە. ئێمە ئامادەین خۆ بخەینە ناو هەر هەموو دۆزەخەکانەوە بە مەرجێک هەست بەوە بکەین ئەوان لە دەوری ئێمە و بە تەنیا جێیان نەهێشتوین، بەڵام گرفتەکە ئەوەیە کە ئەوان دەوری ئێمەیان چۆڵ کردووە. ئێمە هیچ ڕێزێک بۆ ئەو ئازارانەی خۆمان دانانێین. ئێمە هەمیشە گفتوگۆ لەگەڵ دارمایەکان دەکەین هەتا گەر تارمایی ئەو کەسانەش بن کە هێشتا وان لە ژیانە. من وا مەزەندە دەکەم کە تارمایەکان لە هیچ باشتر بن. خۆی ئەوەیان کارەساتەکەیە. ئێمە وا هەست دەکەین ئەگەر هەموو جار خۆمان دڵنیا نەکەینەوە لە بوونی ئەو تارماییە بزر و نادیارانە، ئەوا کەسمان لە دەور نامێنێ. خۆ ڕاستیشە. گەر ئێمە واز لەو تارماییانە بێنین، هەڵبەت هەست بە ئازارێکی کوشندەی ئەو لێکدابڕانە ئەکەین. هەستکردن بە تەنیایی کە هەر کەسێکی گەورە دەبێ تیایدا بژی و ئەزموونی بکات. بەڵام ئەگەر ئازایەتی ئەوەت تیابێ کە بەرگەی ئەو هەموو کۆست و دەردی بە تەنیامانە و لێکدابڕانە بگریت، بتوانیت وەئاگا بیتەوە، ئەوەیان ڕێخۆش دەکات بۆ دۆخێکی باشتر، بەوەی کە ئیدی چیتر وەک مناڵ ڕەفتار ناکەیت کە وات لێبکات بۆ هەموو شتێک پشت بەوانی دیکە ببەستیت و ملکەچیان بیت. ئولفەت و دۆستایەتی و هاوسۆزی لە نێوان دوو کەسی گەورە و هاوتادا ڕوودەدا. ئەوە ئەو کاتەیە کە مرۆڤ فێری خۆشی و مەزاق و گاڵتە دەبێ و بەڕاستی تێیان دەگات. ئەو کاتەیە کە خەڵکەکان بە تەواوی خاوەنی خۆیانن، ئەو کاتەیە کە بەڕاستی تێدەگەن و دەزانن ئەوان خۆیان کێن و چییان پێ دەکرێ. ئەو کاتەیە کە بەڕاستی دەتوانن خۆیان بۆ خەڵکی بکەنەوە. ئەو کاتەیە کە ئیتر فێر دەبیت و هەوڵ دەدەیت کە هەرگیز داوای ئەو شتانە لە خەڵکێک نەکەیت کە ناتوانن پێتی ببەخشن، بە تەنها دەتوانیت خۆشی و لەزەت لەو شتانە ببینیت کە ئەوان بە تۆی دەبەخشن، خەڵکی دەتوان لەم جیانەدا بەشداری هەموو شتەکانی یەکدی بکەن، بەڵام مەرجە یەکەم جار بگەن بە خۆیان و لە خۆیان تێبگەن. مەبەستت ئەوەیە بڵێی خۆشەویستی و ئولفەت و هاوسۆزی شتگەلێکن تەواو دوو مانای جیاوازی لەلای گەورەکان و مناڵەکاندا هەیە، مناڵ بە جۆرێک لەو شتانە تێدەگا و دەیزانێ، کە لەوە جیاوازە گەورە تێیدەگا و دەیزانێ. باشە، بۆ گەورەکان لەوەش سەیر و سەمەرترە کاتێک تۆ یەک شێوە نزیکبوونەوە و هاوسۆزیت لە خەیاڵە ئەویش نزیکبوونەوەی مناڵێکە لە دایک و باوکی خۆ لەوانەشە زۆر بە دڵنکوڵ پێویستت بەو جۆرە نزیکبوونەوەیە هەبێ بەڵام پێویستت بەوە دەکات لەم جۆرە ڕفتاری خۆت بترسیت چونکە زۆر بە سادەی پێ دەڵێن ئەوەیان بچووکە دەکاتەوە دەتکا بە کەسێکی زۆر بڵێ و گێر ئەگەر بەم ئاراستەیە کار بکەیت وەک ئەوە وایە لە دوعاکەمدا بگەڕێتەوە ناو منداڵانی دایکت ئەگەر لە هەوڵی خۆتدا بۆ نزیکبوونەوە هەستت کرد بچووک ئەبیتەوە، بەتایبەتی ئەو کاتەی کە پەنا بۆ کەسێکی زۆر لە خۆت گەورەتر ئەبەیت و دەتەوێت بتپارێزێ. لەو کاتەدا حەقە لە ونبوونی یەک جارەکی خۆت بترسیت. بەڵام خۆشەویستی کەسێکی گەورە و تەواو هەرگیز نابێت تەمای بچووکبوونەوە و بزربوون، بەڵکو بەهێز و گەورەتر و جوانترمان ئەکات. مەبەستت ئەوەیە بڵێی مەترسی و ڕیسکی خۆشەویستی ئەوەندە گەورە نییە کە ئێمە بەزەندەی دەکەین؟ هیچ کەسێک ناتوانێ ڕیسک و مەترسی لە خۆشەویستیدا بەدوور بگرێ. دواجار ئەوە توی تو خۆت بە بەرامبەرەکەت دەبەخشیت. خۆتی پێشکەش ئەکەی. لەوانەیە بەرامبەری تۆی بوێ. لەوانەشە دەست بە ڕووتەوە بنێ و ڕەتت بکاتەوە. ئەو کاتی تۆ خۆت دەخەیتە بەر دەستی ئەوی دیکە و خۆتی بۆ دەکەیتە و هەموو بوونی خۆتی پێ دەبەخشیت، بێگومان بە لەوەی کە ڕەنگە لەم خۆبەخشینەدا ئازار بدریت. ئەوە بۆیە هەندێک کەس وایان پێ باشترە کارگیز خۆشەویستی نەکەن ئەو کەسانە لەوانەیە پێیان باشتر بێ خۆ دابخەن لەوەی خۆ بخەنە ناو مەترسی و ئازاری ئەو خۆش بەخشینە بەوی دیکە هەر بۆیە دەترسن خۆ بۆ ئەوانی دیکە بکەنەوە دەترسن لەو خۆ ڕوتکردنەوەیە کە هەموو خۆشەویستیەک پێویستی پێیەتی بەڵام مرۆڤێکی گەورە و پێشکەوتوو کە خۆشەویستی دەکات هەموو بوون و ناسنامە و گەوەری خۆی ناخاتە مەترسیەوە کە لە هەنووکەدا هەیەتی خۆ دەبێ بەرامبەرەکەت ڕێزێک بۆ ئەو گەوهەرە و ناوە دابنێ ئەگەر ئەو کەسە خۆشەویستەکەشی لەدەست بچێ دەکرێ بڵین خۆی لەدەست نەداوە بەڵام گەر تۆ بەدوای کەسێکدا وێڵ بیت کە ئەو گەوهەر و ناسنامە و ماهیەتت بۆ دابمەزرێنێ بە جۆرێک لە جۆرەکان گەر ئەو کەسەت ون کرد و لە دەستتدا لەوانەیە هەر بەڕاستی وێران بیت و تێک بشکێیت مەبەستە بڵێی لە نێو گەرمەی گەورەترین و قوڵترین و خۆشەویستیدا مرۆڤ هێشتا هەستێکی وای هەیە کە لە بەرامبەرەکەیا جیاواز و دابڕاوە؟ بەڵێ، لە ساتەکانی نزیکبوونەوە و هاوسۆزی زۆر قووڵدا، ئەو دوو کەسەی یەکدییان خۆشدەوێ هەست بەوە ناکەن کە دوو کەسی جیاواز بن، بەڵام ئەو هەستە قووڵەی بەیەکەوەبوون و بەشداریکردنی خود بە خود لەگەڵ بەرامبەرەکەتدا جیاوازە لەوەی ئەو قووتت بدا و هەڵت لووشێ و بتخوات. دەزانی من ژیانێکم نایەن گەر خۆشەویستێکیان نەبێت. جا قوربان چی هەیە بیەوێ؟ هەرچیەکی کە دەیکەیت پڕتر و دەوڵەمەندتر دەبێت گەر خۆشەویستی تیابێ، بەڵام خۆشەویستی هەموو دەم ئامادە نییە. بیر لەوە بکەرەوە کە تۆ چ هەستێکت هەیە ئەو کاتانەی هیچ کەسێکت لە دەور نییە ئەو خۆشەویستیەت لەگەڵدا بگۆڕێتەوە. لەولاوەش بیر لەوە بکەرەوە کە چ پاداشتێکی گەورەیە و چ ئەزموونێکی خۆشە کە خۆشەویستی لەناو چنگتایە. من ئێستاکە پورێکی خۆم بیرکەوتەوە هەنووکە تەمەنی لە هەشتا تێپەڕیوە بە تەنیا لە یەکێک لە بیابانەکانی کالیفۆرنیادا دەژی جارێکیان من لێم پرسی کە چۆن چۆنی کات بەسەر دەبات وەڵامی پورم ئەوە بوو من لە ڕۆژێک تا ئەوەندە سەرگەرم و سەرقاڵم کە کات بەشم ناکات لەم دواییەدا سەردانم کرد و ویستم بزانم مەبەستی چییە لەوەی کە کات بەشی ناکات کە چووم بینیم لەگەڵ کۆمەڵێک کەس دانیشوو سەرگەرمی قسەکردن و گفتوگۆیە لەسەر هونەر و ئەدەب. هەفتانە کۆمەڵێک کتێبی هەڵدەبژارد بۆ خوێندنەوە. لەولاوە هەر خۆی کچێکی بۆ خۆی دروست دەکرد. لە هەمان کاتدا چوو بۆ ناو کۆرسێکی نووسین، کە لەوێدا خولێکی لەسەر چۆنێتی نووسین تەواو کرد. مەبەست لەو خولەش ئەوە بوو کە فێر بێت چۆن داهێنان و شاکاری جوان بدا بە دەستەوە. لەنێو خەمە ڕۆشنبیرەکاندا سەرگەرمی ڕازاندنەوەی باخەکەی بوو. لەولاوە سەردانی خەڵکی دەکرد، جگە لەوەی کە لەگەڵ چەندەها کەس نامەی دەگۆڕیەوە، هەر لە هاوڕێ و دۆستان و خزمان تا دەگاتە بەنامەنووسین بۆ هەندێ بەرنامەی ڕادیۆیی، بەتایبەتی ئەو بەرنامانەی کە دەمەتەقە و گفتوگۆی ڕاستەقینەی تێدەکەوت. پوورم هەر شتێکی کە دەیکرد بۆ ئەوە نەبوو کە خۆی سەرقاڵ بکات، بەڵکو لە دڵەوە چێژی لەو ئیشە دەکرد کە لەبەردەستی بوو. چەند ساڵێک لەمەوبەر بە تەنیا سەفەرێکی دەرەوەی وڵاتی کرد، کاتێکی زۆر خۆشی بەسەر برد، لە گەڕانەوەیدا ماوەیەک لە لای ئێمە مایە و زۆری پێخۆش بوو ئێمەش دڵخۆش کرد ئەو هەمیشە دڵی بەوە خۆش بوو کە کات لەگەڵ ئێمەدا بەسەر ببات بەڵام ئەم تەواو دڵخۆش دەبوو کە کات لەگەڵ ئێمەدا بەسەر ببات بەڵام ئەم تەواو دڵی خۆش دەبوو گەر هەر یەک لە ئێمە لە شوێنێکی دیکەدا سەرگەرمی کارێک بواە هەرگیز هەستێکی وای نەدەبەخشی بە ئێمە کە چاوەڕی ئێمە بێت تا سەرگەرمی بکەین و ئاوەدانی بۆ دروست بکەین هەرگیز بەو چاوە سەیری ئێمەی نەدەکرد کە لێمان بپاڕێتەوە بڵێ خۆراکم بە دەمەوە بکەن. هەمیشە بە هەر جۆرێ بوایە خۆی خۆراکی بۆ خۆی دابین دەکرد و پێویستەکانی فەراهەم دەکرد. کەواتە گەڕێنەوە سەر پرسیارە کۆنەکە، چۆن چۆنی بەڕێوە بچین؟ چۆن فێربین بە خەڵکی نەڵێین دەرخواردم دە؟ چۆن خۆمان لە خەمی خۆراکەکانی خۆمان دابین؟ زۆر گرنگە گوێ لە خۆمان بگرین. زۆربەمان لەگەڵ ڕۆژگاردا فێری ئەوە دەبێ کە لەگەڵ دەوروبەردا خۆی بگونجێنێ. هەر لە زووەوە هەوڵ دەدەین ئەو پەیامانەی کە پێمان دەگەن ڕوون و ئاشکرا بن. مناڵان کە هێشتا ساوان، فێری ئەوە دەبن و دەزانن کە کەی برسیان دەبێ و کەی ئازار دەچێژن. بەڵام ئەو کاتەی ئێمە چکۆل و ساواین، دەنگی خەڵکانی دیکە زۆر لە دەنگی ئێمە و مانان بەرزترە. لە ئێمە پتر لە خۆیان دڵنیان و دلێرانەتر لە ئێمەش دەنگ هەڵدەبڕن. دیارە ئاسانترە بە گوێی خەڵکی بکەیت و لەگەڵیان بڕۆیت، گەورەکان هەموو شتێکیان بە حسابە، ئێمەش ئەو کاتەی کە مناڵین وەک ئەوان لە شتەکان تێناگەین، هێدی هێدی پەیوەندی لە نێو شتەکاندا دەدۆزینەوە، لەگەڵ ئەوەشدا ئەوان باشتر لە ئێمە دەزانن قازانجیان وا لە کوێدایە. ئێمە ئەگەر گوێ لە گەورەکان بگرین خوانمان ڕازاوە دەبێ شوێن و جێگەی ڕێگەمان دەبێ باشە گەر ئێمە ئەوە نەکەین چۆن دەتوانین بەرامبەر ئەو هەموو خێر و قازانج و فریوە گەورەکان بوەستین چۆن هەر خۆمان بتوانین پێویستەکانی خۆمان دابین بکەین ئەویان چیرۆکێکی ترە چیرۆکێکی ئەوەی چۆن بتوانین بژین و زیندەجی بکەین و بمێنین ئەو کاتی کە هێشتا مناڵین بەڵام ئێمە هەرگیز پێویستیمان بەوە نییە هەمان ئەو شتانی جاران دووبارە و سێبارە بکەینەوە بۆ خۆگونجاندن لە دەوروبەر و خەڵک تێگەیشتن پێویستی بە ڕاهێنان هەیە، دەبێ بایی ئەوەندە ئازا بین کە بە دەنگی بەرز بدوێین و بێ ترس و دڵەڕاوکێ قسەی دڵی خۆمان بکەین. ئەگەر ئێمە بۆ ماوەیەکی درێژ خۆمان ڕاهێنا لەسەر ئەوەی گوێمان لە دەنگی خۆمان نەبێ، ئەوە ئەو دەنگەمان زۆر کز و لاواز دەبێ، لەوانەشە مرۆڤ هەر بە تەواوی واز لە دەنگی خۆی بێنێ. لەوانەشە ببێتە پەستی و توڕەبوون و قەهر خواردن، بەتایبەتی گەر کەسێک بۆ ماوەیەکی ئەوەندە درێژ دەمی خۆی دابخات، بەڵام هەریەک لە ئێمە دەنگی ماوە و دەمێنێ، بۆیە دەبێ بوار بە خۆمان بدەین، ئەگەر ئێمە فێر ببین کە چۆن گوێ بگرین، زۆر شت فێر دەبین و گۆمان لە شتی زۆر سەیر و سەمەرە دەبێت. بەڵام من گومانی ئەوەشم هەیە کە گوێمان لە هەندێک ناخۆشیش ببێ. ئایا هەر یەک لە ئێمە کۆمەڵێک شتێ پەنهان و شاراوەی خۆی نییە کە گوێگرتن لێ قورس و ناخۆش دەبێ؟ ئەو کاتەی شتەکان دەکەونە ڕوو، ئاشکرا دەبن بۆ هەندێک لە ئێمەمانان مامەڵەکردن لەگەڵ ئەو بابەتانە هیلاککەرە. ڕەنگە هەر لەبەر ئەوەیە کە بوونی دەروونناس پێویستە. دەروونناسەکان یارمەتی ئەو جۆرە خەڵکە دەدەن کە ڕاز و نهێنییەکانی خۆیان بدرکێنن، بکەونە هەڵکۆڵینی ناخی خۆیان و تاوەکو ئەو شتانە بخەنە ڕوو کە شاراون، لەولاوە بتوانین خۆ دابمەزرێنینەوە، خۆ ڕێکبخەینەوە. لە ئاکامیشدا لە ڕێی درکاندنی ئەو ڕاز و نهێنییانە، باری شانمان سووک دەبێ و سەربەست و ئازاد دەبین، وانییە؟ بەڵێ، ڕاستە کە دەروونناسەکان یارمەتییەکی زۆری خەڵک دەدەن، هەڵبەت لە ڕێی ئاشکراکردنی ئەو هۆیانەی کە بۆچی هەندێک کەس وا بە خراپی مامەڵە لەگەڵ خۆیان ئەکەن. خەڵکانێک هەن کە بەڕاستی ئامادەن ئازاری خۆیان بدەن، لەوەش تێناگەن کە بۆچی وا دەکەن. دیارە ئەرکی دەروونناس ئەوەیە کە یارمەتی ئەو جۆرە کەسانە بدات کە لە نێو بازنەی ئەو خۆئازاردان و خۆڕووخاندنە دەریان بهێنێ. دەکرێ لەوەدا یارمەتیان بدات کە بتوانن ئەو کۆسپ و تەگەرانە لاببەن کە کەوتوونەتە سەڕڕی گەورەبوون و گەشەکردنیان. ئەو کۆسپوتە گەرانەی کە خەڵکی دەیخاتە سەر ڕێگەمان، بەڵام ئێمەش خۆمان لی دەگەڕین لەوێدا بمێننەوە و ڕێگەمان پێ بگرن. کاری دەروونشیکاری ئامرازێکی گەلێک چاکە بۆ سەرفرازی و خۆڕزگارکردن. ئەو کاتەی کە بۆ یەکەم جار نەخۆشێک لەسەر قەرەوێڵە ڕاکشا، ئەوەیان بەڕاستی هەنگاوێکی گەورە بوو بۆ سەرجەم مرۆڤایەتی. بەڵام خەڵکی لە دەرەوەی نەخۆشخانە و دوور لە یارمەتی دەروونناس و ڕاکشان لەسەر قەرەوێڵە، دەتوانن بە جۆرەها شێوە یارمەتی خۆیان بدەن. من مەبەستم نییە بەڵێم کە ناکرێت تۆ ئارام لەسەر قەرەوێڵ ڕابکشێیت و قسەکانی دڵی خۆت بکەیت من چەندەها جار سەرکەوتووانە هەر لە ڕێی تەلەفۆنەوە یارمەتی خەڵکم داوە کە ڕاز و نهێنەکانی خۆیان بدرکێنن هەمیشە خەڵکی توانای ئەوەی هەیە بە یارمەتی دەروونناسەکان لە کێشە و گرفتەکانی خۆیان نزیک ببنەوە یەکێک لەو هۆیانەی کەوا دەکات پرۆسەی دەروونشیکاری ماوەیەکی درێژ بخایەنێت ئەوەیە کە ئەو خەڵکە ئامادە نییە لەوە تێبگات کە گۆڕانی ئەوان بەرەو باشتر پەیوەندی بە خۆیانەوە هەیە ئەگەر بیانەوێت لە ناخەوە بگۆڕێن، دەبێت لە خۆیان بپرسن کە بایی چەند ئامادەن دڵ و دەروونی خۆیان بکەنەوە و بگۆڕێن. نابێت گوێ بەوە بدەن کە چەندەها جار پێویستیان بەوە دەبێت بچنە ناو ناخی خۆیان و خۆیان بخوێننەوە. نابێت گوێ بەوە بدەن کە چەندە پێویستیان بەوە دەبێت لە ڕووی ڕۆحی و سۆزدارییەوە خۆ پاک بکەنەوە. خۆ بەتاڵ بکەنەوە دەبێ ماندوو بن خۆ هەوەنتە نییە مرۆڤ بە شەو و ڕۆژێک ناگۆڕێ. بەڵام من هەستێکی وام هەیە کە هەندێک جار گۆڕان مەبەستم گۆڕانی مرۆڤە زۆر ئاسان بێ بەسەر خۆم هاتووە سەیرە هەندێک جار کتوپڕ هەستێکی جیاوازت دەبێ سەبارەت بە کەسێک یان شتێک کتوپڕ بارێکی قورس لەسەر شانت لادەچێت یان درگاکان بە ڕووتدا دەکرێنەوە و شتێک کە تۆ بۆی ماندوو بوویت و لە ململانێدا بوویت وەدەستی بنێیت زۆر ئاسان دێ بەدەستەوە. بەڵێ، لەوە دەچێ هەندێ جار موعجیزەیەک بخوڵقێ. ئەوە شتێکی چاکە، چونکە یارمەتی خەڵکیت دەدات کە لە ژیاندا ڕێ بکەن. بەڵام هەموو شتێک پێویستە لە سەرەتاوە بە هەوڵ و ململانێ دەست پێ بکات. زۆر لە هەوڵەکان بۆ خوڵقانی پەرجوویەک کە هەمیشە بۆ ئەوان دێتە پێشێ کە چاوەڕێ دەکەن، بەڵام زیاتر دەخایەنێت لەو تاوە گۆڕانانەی کتوپڕ مرۆڤ دادەگرێ. ئەمەیان کردەیە کە هۆشیارانە هەڵی دەبژێرین. ئەوەیان بڕیارە کە ئەو کاتەی دەڵێیت ئیدی ژیانی خۆمان لە لای خۆمان و لە دەستی کەسێکی دیکەدا نییە، هەندێک بڕوایان وایە کە باوکێکی باش یا دایکێکی باش دەتوانێت ڕۆڵی دەروونناسێک ببینێ و لەو شیکاری و دەروون و هەڵکۆڵینەدا یارمەتیدەرێکی زۆر باش بێ بەڵام چ دەکەی کە خەڵکێکی ئەو جۆرە دایک و باوکەی نییە ئێمە هەمیشە واز دەکەین کە ئیدی خێر و خۆشیمان وا بەدەست دایک و باوکانمەوە ئیدی لەمرۆوە دەبێ ئەوان بایەخمان پێ بدەن، تا ڕاددەیەک ڕاست دەکەن. لە هەموو شتی گرنگتر ئەوەیە کە ئەو کەسەی بیەوێ ڕۆڵی دەروونناس ببینێ، مەرجی یەکەم ئەوەیە کە بایەخ و خۆشەویستی بۆ بەرامبەرەکەی هەبێ. بەڵام خەڵکی ئەوەش لە یاد دەچێتەوە کە دایک و باوکی باش ئەو دوو کەسەن کە یارمەتی منداڵەکانیان دەدەن و خۆی بایەخ بە خۆی بدات و ئاگای لە خۆی بێ. یەکێک وتوێتی، ئەگەر تۆ ژەمەخۆراکێک بدەی بە کەسێک، ئەوا هەر بۆ ئەو ڕۆژە تێری دەکەیت، بەڵام ئەگەر فێری ئەوەی بکەیت کە چۆن گەشە بکات و گەورە بێ و پشت بە خۆی ببەستێت، ئەوا دەتوانێت بە درێژایی ژیانی خەمی خۆراکی و خزمەتی خۆی بخوات. ئەو کاتەی کە تۆ بڕیار دەدەیت کە ئاگات لە خۆت بێ و خزمەتی خۆت بکەی، خۆت سەردار و بەرپرسی بوون و ژیانی خۆت بی، ئەوا ئەو کاتەیە کە ئەرک و کارێکی قورست لەبەردەمدایە. ئەوەیان بیرکردنەوە و ماندووبوونێکی زۆری دەوێت. تاوەکو بتوانیت خۆت لەو خووە خراپانەی خۆت قورتار بکەیت. خۆ لەوانەشە بەشێک لە تۆدا سەغڵەت بێ و بەو گۆڕانانەی کە تۆ بەتەمایت لە خۆتدا بەرپایان بکەیت. ئەو بەشەی کە لە تۆدایە و زۆر ئارام و خۆشحاڵە بۆ هەڵسوکەوت و خووە کۆنانەت، دەیەوێ هەر وەکو جاران ژیان بباتە سەر. هیچ ئارەزوو ناکات شتەکان بە جۆرێکی جیاواز ببینێ، ناشیەوێ بە کارێکی جیا هەڵبستێ، بۆیە ئەو بەشە لە خود و ڕۆحی تۆدا دەجەنگێت کە شتەکان وەکو خۆیان بن و نەگۆڕێن. ژمارەیەکی زۆر لە ئێمەومانان حەز دەکەن هەموو شتێک بکەن، کەچی حەز بە گۆڕانی خۆیان ناکەن. بەڵام گەر بە ڕاستی مەسەلەکە وەربگرین، دەبێ ئەو هەوڵە قوڵتر بێ لە گۆڕانی چەند هەڵسوکەوت و خوویەکی سادە و ساکار کە مرۆڤ دەتوانێ بە ئاسوودەیی وازیان لێ بهێنێ و ئاسان لە کۆڵ خۆیان بکاتەوە. بێگومان شتەکان لەوە کوشندەترن. هەموو ئەو شتانەی کە بایەخمان پێدان کۆمەڵێ بابەتی گرنگن، هەبوون و نەبوونیان زۆر لە سەرمان دەوەستێ، هەموو خەون و خەیاڵ و ختورەکانمان هەرچی فانتازیایە کە هەمانە ترسناک و کوشندەن، جێی بایەخن، زۆر ئەنجامی باش و خراپ لە سەر ئەو خەیاڵ و فانتازیایانەی ئێمە وەستاوە، هەستی ئێمە سەبارەت بەوەی ئاخۆ کە ژینی ئێمە لەم جیانەدا ڕاست و دروستە یان نا مەسەلەیەکی پڕ بایەخە سەبارەت بە خودی خۆمان کە چەندە خۆمانین، بە مانایەکی قوڵتر، بەشێک لە خودی هەر یەک لە ئێمە هەست دەکات کەی هەڕەشەی لەسەرە و هەوڵیش دەدا هەمیشە بجەنگێت لە پێناو مانەوە و ژیان.